بەشی بیست دوو لە کتێبی عاشق سەمای ژیانە لە پڕە سەد و سی دوو دەرما بەواتی یاسی بوونەوەرە لە خۆراڵادا ئاینی دەرما دەخوێندرێت چونکایین یاسی بنەڕەتی بوونەوەرە دەرما هەر تالویە واتە شتێ کە دەبێتە هۆی پێکەوە بەسڕان و هاوئاهەنگی بوونەوەر، ئەو شتەی کە بەهۆی بوونیەوە بوونەوەر داناڕمێت. بوونەوەر خاوەن پێڕ و ڕێخستنە و هیچ شتێک تێیدا بە ڕێکەوت نییە. بنچینەی ئەم ڕێخستن و ڕێکخراوەییە دارمایە. کاتێ کە مرۆڤ لەگەڵ ئەم یاسایەدا هاوئاهەنگ ئەبێت، ژیانی پڕ ئەبێت لە پیت و بەرەکەت. ئەگەر مرۆڤ لەگەڵ بوونەوەردا هاوئاهەنگ نەبێت، لە ژیانی خۆیدا کێشە و ناڕەحەتی ئەخوڵقێنێت. ئەگەر هاوڕێکانی لەگەڵ ئەم یاسایەدا سوود وەرەگرن و ئەگەر بەرامبەری بوەستن، زیانەکەن مەبەستی هەموو گیاندارێگەوێ کە لاکەمدا خودایی بێت خودایەتی بوون بە ساکاری واتای پیرۆزبوون و پڕبوون لە خۆشحاڵی و شادومانیە گەێنێت خودایەتی بوون واتای دوورکەوتن و لە هەموو سەر و ئێشە و دڵە ڕاوکی و گرفتێ ڕێگا زۆر ئاسانە لەگەڵ سروشدا خۆڕێخستن و هاوئاهەنگ بوون هەرگیز بەرامبەری نەوەستن هەر کاتێک هەستان بە ناخۆشیکردن کرد بکەونە سوسەکردن و گەڕان بە دڵنیایەوە لە شوێنێکدا بە پێچەوانەی ڕووتی سروشتەوە جوڵاونەتەوە هەر کاتێک کاس بە خۆشی و شادومانیشەکەن هەر بگەڕێن بە دڵنیایی ویستراو یان نەویستراو لە جێگەکدا کارێکتان کردووە کە لەگەڵ سروشدا هاوئاهەنگ بووە بەم شێوەیە بەهێمنی بەم دەرخستێ دەزانن کام یاسای بوونەوەرە چییە تەنها لە ڕێگەی تاقیکردنەوە و هەڵەکردنەوەیە دەتوانن ئەم یاسایە بدۆزنەوە هەروەک لە ئێوە بە جۆرێکی تایبەت بە خۆخۆتانن هیچ کەسێکی تر وەک ئێوە نییە کەوابێت بە بەراوردکردن کارێکی پەسەنە ئایا ڕاستە گوڵەمینای لەگەڵ گوڵە ڕۆزێکدا بەراورد بکرێن هەریەک لە ئەوان تایبەت بە خۆیانن و هەر شێوە بەراوردکردنێک هەڵەیە، ئایا دەکرێت مرۆڤێک لەگەڵ درەختێکدا بەراورد بکرێت یان ڕووبارێک لەگەڵ کێوێکدا؟ بەپێی ئەوەی کە هەریەک لەمانە خاوە ناوەرۆکێکی جیاوازن لە بنەڕەتدا بەراوردکردنیان بە هیچ شێوەیەک ژیرانە نییە لە ڕاستیدا هەموو مرۆڤێک تایبەت بە خۆی جیاوازە هیچ کەسێک شیاوی بەراوردکردن نییە لەگەڵەوەی تردا دەرککردنی ئەو خاڵی کە هەموو کەسێک تەنها خۆی و خۆی سەربەستی و ڕزگاربوونمان خەڵاتەکات کاتێکە شادمانی لە ناوەڕێکی نەختانەوە دەردەدرێتە دەرەوە بە تەواوەتی خاوێن و بێخەوشە هەر شتێکی تر کە لە جیهانی دەرەکیەوە دەنێرێت ناتوانێت کە تا و ڕادەی خاوێن و بێخەوش بێت، لە بنەڕەتدا بزاوت و گەشکردن لە جیهانی دەر و بۆ جیهانی ناوەوە دەبێتە هۆی ناخاوێنی و خەوشداربوونی. شادمانی و خۆشی و بێخەوشی نییە، چونکە سەرچاوەکەی دونیای دەرەکییە، بۆ بەدەستهێنانی خۆشی دەبێت پەیوەست و پاشکۆی شتێک یان کەسێک بین و هەر ئەمە یەکێکی ترە لە هۆکارەکانی ناپاکی و خەوشدار یەکەی، بەڵام ئەو کامەرانی و خۆشحاڵی کە سەرچاوەی ناخی ئینسانانە پەیوەست و پاشکۆی هیچ کەس و هیچ شتێک نییە، بەڵکو بە ساکاری لە ناوەڕۆکی ناوکی مرۆڤەوە سەرچاوە ئەگرێت. مرۆڤ لە ناو گەڕان و بە شوێن خۆشحاڵییەکانی دەروەدا گومە بێت یەکەم بەدەستهێنانی ئەم خۆشییانە ئاستەمە دووەمە گەر ڕووش بدات لە بێخەوشی و خاوێنی پێویستیان نییە کەواتە نابنە هۆی ڕەزامەندی مرۆڤ زۆر مایەی سەرسوڕمانە کە ئێمە لە جوانی دەرەوەدا بە شوێن خۆشحاڵیدا ئەگەڕێین لە کاتێکدا ئەو هەردەم لە ناخی ئێمەدایە بگەڕێنەوە بۆ ناخ کردار وا کاری ڕاستەقینە ئەمەیە مانگی شەوی چواردە یەکێکە لە جوانترین و شکۆمەندترین دیاردەکانی ناسروشت و بۆ ڕازاوایی و شکۆمەندی ئەم دیاردەیە لە بەردەستی هەموواندایە ڕۆشتن بۆ سەر مانگ پێویست ناکات دەتوانین جوانی مانگ لە دڵەکانماندا هەست پێ بکەین بانگێشتی مانگ بۆ ناو دڵەکانمان بایەخی زیاتری هەیە ئەگەر میوانداری مانگ بکەین مانگ دەبێتە میوانمان و کاتێک کەش و هەوای ناو ناخمان پڕ بێ لە مانگەشە و دەست دەکەین بە تامکردن و چەشنی خۆشحاڵی دەروونی ڕوتی کولەی چاودێریکردن و بەردان و ئازادکردنی خۆشحاڵی ناو ناخی ئێمەیە بەردانی و پڕشنگەی کە ناخی هەریەکە لێمەدا بەرز کراوە ئەم خۆشحاڵی دەروونیە بە شوەیەکی خۆڕسک لە ناخی هەر هەمووماندا هەیە و کەچی ئێمە بێ ئاگاین لێی. لەبەرئەوەی کە توێکڵێکی ئەستوورەم یەزی داپۆشیوە، تەنها بێت ئەم توێکڵە بشکێت و شکانەکەش تۆزێک ئازادی هەیە، کاتێک تەیار بن بۆی کە بەرگی ئەم هەزارە بگرن، توێکڵەکە ئەشکێت و ژیانتان هەڵبەزلینێکی کۆئانتۆمی دەبێت و ئێوە نەمر دەبن، ئیتر تاریکی نامێنێت و مانگە شەوی چواردە لە ناختاندا دەردەکەوێت، چیتر دەنگ و بازی پەژارە و خەم نابیستن، تەنانەت ئەگەریش بتانەوێت ناتوانن خەمبار ببن، چونکە ناوەڕۆکیەوە گۆڕاوە بۆ خۆشحاڵی، خۆشحاڵی ناخ شتێک نیە کە شەو و شکڵێ بێت هەستی پێ بکەین، ناتوانین بە هەستەوەرەکانی پێست هەستی پێ بکەین. لە ڕاستیدا چۆنایەتیەکا بێت هەست و تەجروبەی بکرێت ناکرێت لە دەستاندا هەڵی بگرین و پێشکەشی یەکێکی دیکەی بکەین تەنانەت هیچ کەسێکیش ناتوانێت لە کاتی ڕوودانیدا لێتان بسەنێت تەنانەت ناش دزرێت و مردنیش ناتوانێت لە ئەوی جیا بکاتەوە خۆشحاڵی ناوەکی چۆنیەتێکی بێشۆ و شکڵە جۆرێک سیقە و بڕوا پێکردنێ لە ڕووی هیوا و بڕاویەکەیەوە کەواتە ناتوانێت ڕاستەقینە بێت لە ڕوونە ئەمێدیەوە بەس دەتوانرێت کەوا دەربخرێت کە بڕوا پێکردن وجودی هەیە بەڵام ئەم جۆرە سیقەیە بڕوا پێکردنێک نییە کە لە گانگای دڵەوە بێت، بەڵکو جۆرێک لە سیقەیە کە سەرچاوەکەی مێشکییەوەیە و کاتێک کەسێک لە گومانکردن و بیرکردنەوە ماندووە بێت پەنا دەباتە بەر ئەم جۆرە بڕوا پێکردنە درۆیینەیە. ئەم جۆرە بڕوا پێکردنە نێگەتیڤانەیە چونکە پووچە و توانای خوڵقاندنی گۆڕانکارییەکی نییە لێوەدا. سیقە و بڕوا پێکردنی ڕاستەقینە لە شادمانی و خۆشحاڵی و خۆشەویستی و سەرچاوە ئەگرێت. بڕوا پێکردنی ڕاستەقینە کاتێک ڕوو دەدات کە سەبارەت بە بوونەوەر زیاتر و زیاتر هەستیارە بن، زیاتر ئەبینین و قووڵتر ئەبن و پاشتر هەستی پێ ئەکەن. پاشان هێدی هێدی هەستیارییەکی نوێ لە ناختاندا لە دایک ئەبێت و بە یارمەتی ئەو نهێنیە شاراوەکانی بونەوەر بە رووتاندا ئەکرێنەوە، لەم حاڵەتەدا نەک هەر درەختەکان و زێکان و کێوەکان ئەبینن، بەڵکو دەستە شاردراوەکانی خواوەندیش لە پشت دەمانەوە ئەبینن، تەنیا شتێک کە پێویستمانە چاوێکی هەستیار و تیژبینە کە نەک هەر رووکەش و روواڵەت ببینێت بەڵکو بچێتە ناو ناخ و دەروونیشەوە، ئەم دۆخ و چۆنیەتیە کاتێک روودەدات کە ئێوە خۆشحاڵ و شادومان بن، مرۆڤی شادمان مرۆڤێکی بینا و چاوساغە و مرۆڤی غەمباریش مرۆڤێکی کوێرە فێربن کە چۆن شادمان بن و دەرفەتی ئەو بدەن کە بڕوا پێکردنی ڕاستەقینە لەناو ئەم شادییەوە سەر هەڵدەدا. هەموومان ڕاهاتووین کە بزانین ڕووناکی دیاردەیەکی ئیلاهییە، بەڵام تا ئەو کاتەی کە تاریکیش وەک دیاردەیەکی ئیلاهی لە قەڵەم نەدرێت، بە شێوەیەکی نیوەکارە و ناتەواو مێنێتەوە، چونکە تاریکیش ئەوەندەی ڕووناکی دوور هەیە لە بوونەوەردا. تاریکی و ڕووناکی لە ڕاستیدا دوو دیاردەی جیاواز نین لە یەک، بەڵکو دوو جەمسەری وزەیەکن. تاریکی جەمسەرێکی مزەیە و لە کاتێکدا کە ڕووناکی جەمسەرێکی دیکەیەتی، مرۆڤ بێ ئەو لەدەستداتنە لە خۆیدا پەروەردە بکات کە تاریکیش خۆشبوێت. لەم حاڵەتەدا تاریکی بەدووی شکێوین پەڕشنگدارا بێت و بۆ شێوەی ڕووناکی ناوەڕۆک گۆڕکێ دەکات مەبەستی من لە تاریکی هەموو کاروباراناگرێتەوە کە هەستێکی مرۆڤ دروست دەکەن هەروەک مردن ئەگەر هات و مرۆڤ ئەو گیرایی فرفیەتی تێدا نەبێت کە مەرگیش هەر وەکو ژیان لە خۆ بگرێت ناتوانێت کامل و تاوە بێت و شتێک کەمە لە ناخیدا تاوکاتی کە فەلسفەی ژیانتان تەنیا گوڵەکان بگرێتە خۆی و دەرگەکان ڕەت بکاتەوە ناتەواوە ژیانێکی بنیاتنراو لەسەر بنەمای فەلسەفەیەکی ناتەواو بێتە هۆی بەدیهێنانی مرۆڤانێکی ناتەواو و مرۆڤی ناتەواو، مرۆڤی غەمبار و هاودەمی پەژارا بێت. شادمانی و خۆشحاڵی ڕاستەقینە لە تەواوبوون و کامڵبووندایە، دەبێت بڕۆینە سەرووی هەموو ئەو دوو جەمسەرییەکان و کاتێک کە مرۆڤ ئەوەندە بەرین و پانتایی و دەروونی هەبێت، کە بتوانێت ئەم و دووجەمسەریەکان لە خۆ بگرێت بە بێ هیچ جۆرە هەڵبژاردنێک ئەو کاتێک کە مرۆڤ ئاگادری هەموو دژیەکەکان بێت لە بوونەوەردا دەتوانێت سەرووی هەموو ئەوانەوە بژیت و لەم ساتەدایە کە مرۆڤ بە مەبەست و ئامانجی ڕاستەقینەی خۆی گەیشتووە ئۆقرە گرتن هەردەم لە لایەن خوداوەیە ئۆقرە گرتن شتێک نیە مرۆڤ دروستی کردبێت مرۆڤ ناتوانێت دروستی بکات بەڵکو تەنها توانێت وەری بگرێت کەواتە بێ فێری ئەوە ببین کە چۆن وەری بگرین دەبێت فێر ببین کە چۆن ئامادەکار و لە خۆگری بین دەبێ فێر ببین کە چۆن بە خێراتیی بوونەوەر بکەین، جوانی و ڕازاوی زۆر لە دەورمانا خڕ بۆنەتەوە، بەڵام ئێمە نەیانگرینە خۆمان، میهرەبانی و سۆز و ڕەحمەت هەردەم دەبارێن، بەڵام ئێمە لە وجوودی ئەوان بێئاگەین، ئۆقرە گردنی ئیلاهی هەمیشە چاوەڕوانی ئێمەیە، بەڵام ئێمە لە بەرچاوی ناگرین و بایەخی پێ نادەین، لەبەرئەوەی کە فەرمانی ترمان بە دەستەوەیە تا ئەنجامی بدەین، ئێمە سەرقاڵیمان زۆرە و لە ڕادابەدەر پێیانەوە خەریکین، بە جۆرێک کە هیچ دەرفەتێک بۆ خودا ناڕەخسێنین، تەنانەت لە خەویشدا بێ تێڕامان و پلاندانانەوە سەرقاڵین، تەنها بۆ چەند ساتێک لە شەودا لە کاتێکدا کە خەو ببینین دەوەستێت و ئۆقرە گرتنی خودای ئێمە لە باوەش ئەگرێت هەر ئەم چەند ساتەیە کە دەبێتە هۆی ژیانەوەی مرۆڤ دەبێتە هۆی ئەوەی کە مرۆڤ لە پاش خەو و هەست بە بوژانەوە و نوێبوونەوە بکات و بەرەبەیان کاتێک کە لە خەو هەڵدەستین هەستێکی خۆش و سووکی نوێبوونەوەمان هەیە ئەو هەستەی کە نابینرێت ئەگەر شەو باش خەوتبن کاتێ بەیانی هەڵدەستن کە لە شوێنێکدا بوون کە هاوڕێ بووە لەگەڵ هێمن و ئۆقرە گرتندا لە هەڕەهەندێکی دیکەی بوونەوەردا لە ڕەهەندێکی بە تەواوەتی جیاواز لە مێشک هەست دەکەن کە لە هەڕەهەندێکی ئەوەندە قووڵدا بوون کە وزەکانیەوە سەر لە نوێ ژیاونەتەوە و ڕەگ و ڕیشەکانتان دووبارە تێر ئاو بوونەتەوە هەست دەکەن کە سەر لە نوێ پڕ بوونەتەوە لە وزەوە ئامادە دەکەن کە دیسان ژیان بەسەر بەرن و ئەڤینداری بنوێنن بەڵام تەنانەت ئەم چەند ساتە کوورتەش لە جیهانی پێشکەوتن و مۆدێرنی ئەمڕۆکەدا وا خەریکە لەناوەچێت، هەر لەبەرئەوەی کە چاودێریکردن لە جیهانی مۆدێرندا دیاردەیەکی پێویست و ئەرکی سەرشانە، لە ڕابردوودا وا نەبوو، مرۆڤەکان دەیانتوانی بەبێ چاودێریکردن لە هێمنیدا بەسەر بەرن و خۆش بژین، بەڵام ئەمڕۆ چاودێریکردن تەنانەت لە خواردنی ئێوارەش پێویستترە. ئەم وتەی عیسای مەسیح، کە مرۆڤ ناتوانێت تەنها بە نانی وشک بژی، نیوەیەکە لە ڕاستی، نیوەکەی تریشی ئەوەیە کە مرۆڤ بۆ زیندوومانەوەی ڕاستەقینە پێویستی بە چاودێریکردن هەیە، چاودێریکردن خۆراکی ڕۆحە، چونکە لە کاتی چاودێری کردندایە کە وەقرە گرتنی خوایی ئێوە دەگرێتە باوەش و ورەو نێوبوونەوەو تازەیتان پێ بەخشێت ئەو قرە گرتن دەتوانێ نێگەتیڤ بێت و هەم دەتوانێ پۆزەتیڤ لە دۆخێکدا کە یەمنی سالب بێت تووشی گۆشەگیری و نەبوونی و هۆگری و نرخداننانتان بۆ ژیان و نرخداننان سەبارەت بە بوونەوەرا بن مرۆڤ هۆگری خۆی لە کیسە دات و بە شوێنیدا ژیان و جوانی و ڕازاوەیی نامێنێت ئەم هێمنیە هێمنی گڵگۆ و قەبرستانە ئۆقرە گرتن و ڕاستەقینە ئۆقرە گرتنێکە هاوڕێ لەگەڵ لوتف و شادمانی و خۆشحالی و بێدەنگی و گۆل خستن و گۆرانی و هێمنی خۆی تەنها بەس نیە چونکە لەوانەیە سالە بێت و دەبێ خۆڕابێک لە شادومانی لەگەڵدا بێت تا بگۆڕێت بۆ هێمنی و ناوگۆڵزار و گوڵستان ئەو هێمنی کە باڵندەکان تێیدا جیروە جیروەکەن و گوڵەکانە پشکوێن وەرگرتن و خۆشحاڵ و شادومانی پێویستی بازایەتی و بوێری هەیە بەڵام داماوی بێچارەی هیچ جۆرە بوێریەکی ناوێت و بە داماوی مانەوە واتە ترسنۆکی مانەوە داماوی هیچ نییە جگە لە ترسنۆکی ناوەکی و شادمانی شتێک نییە جگە لە چەشنەکردنی ئەم تامە خۆشی کە لە بوێری ئازایەتیەوە بەدەست دەکەوێت بوێری بۆهاتەی ترسان نییە بوێری واتە سەرڕای بوونی ترس مرۆڤ بەرەو پێشەوە بڕات ترس لە ناوکی هەموواندا هەیە و تەنها و کەسانی کە گەشتونەتە پلی کاملبوون و تاوکاری کە نەترسا بن تاو کاتێک کە مرۆڤ نەمری واتەهاتایی ناخی خۆی هەست پێ نەکات ترسان لە ناخی دامێنێتەوە و ئەمە زۆر سروشتیە چونکە چ بمانەوێت چ نەمانەوێ مەرگەیە لە ڕاستیدا ترسان سێبەرە و مەرگە، بوێر بە و واتاییەکەی کە سەرەڕای هەبوونی ترس، مرۆڤ درێژە بە گەشتەکەی بدات بەناو جیهانی نەناسراوەکاندا. هەر خودی ئەم گەشت و سوسوکردنەیە کە دەبێت هۆی شادومانی و شادومانی هەرگیز نیشتەجێ و جێگیری نییە، بەڵکو دیاردەیەکی بزۆکە و هەردەم لە گەڕدایە. شادومانی کاتێک ڕوودەدات کە مرۆڤ لە هەڵسوڕان و گەشتگردندا بێت لە جیهانی ناسراوەکانەوە بۆ جیهانی نەناسراوەکان، لەوەی دەبینرێت بۆی کە نابینرێت، لە جیهانی مادە بۆ جیهانی ڕۆح، واتە شادومانی لەو ساتانەدا ڕوو دەدەت کە مرۆڤ لە گەڕان و ئەملاولاکردندا بێت، تائۆ، ئەم یاسایە هەموو ئەو شتانە بە یەکەوە بەستێت و ڕایەگەێنێ لە بنەوەردا هەیە، تانۆ، ناوێکی دیکەی خودایە، تائۆ، بنەمایەکە، تائۆ، ئامادەبوونێکە، تائۆ، بە واتەی ناوەڕۆکی گەورەی ئامانجی بوونەوەرە، ناوەڕۆکی گەورە و ئامانجی بوونەوەر لە نیشک پێکهاتووە. هەتاوەکو مرۆڤ قوڵتر بێتەوە و ڕۆ بچێت پرشنگدارت و ڕووناکتر ئەبێت و لە ئامانجی قوڵاییدا بەس تیشک ئەمێنێتەوە، تەنانەت ئێوەش لەوێدا دیار نامێنن و ئیتر لە کۆتا ئامانجدا من وجودی نییە، پاکی ئەم گەشتە ناوەکیە جۆرێکە لە توانەو دیارنەمان، منێتی تاریکیە و هەتا منێتیەکەی زیاتر وجودی هەبێت تاریکیەکەی زیاترش هەبێت و و هەتا منێتی کەمتر ببێتەوە تیشک و ڕوناکی زیادەبێت ئاکار و کردارە سەرەتای دیارنەمانی ئەم منێتیە کە لەسەر خۆ ڕودەدات هەتا وریاتر بون و ئامادەبونێکی توخترتان هەبێت منێتیەکەی کەمتربێتە خاوەنی نەختان منێتی خۆتان لە بیربەرنەوە چونکەمە تەنها ڕێگەی بە بریێنانەوەی خوددایە گۆشراوی هەموو پرستنەکان گەشتکردە بۆ سەروی تاریکی گۆشراوی پاکی مەزەبەکان فێرکنیم خاڵەیە کە چۆن دەکرێت گەشت بکرێت بۆ سەروی تاریکی نفس تاریکە بەڵام ڕۆح و گیان ڕووناکە ڕۆح و گیان لە توێژەکانی نەفسدادا شاردراوە دەبێ بە قوڵی گەشت بکەن بۆ ناخی خۆتان و کتومت وەک واڵکەندنی بیرێک دەبێ بچین و توێژەکانی خۆڵ و بەرداڵ بکەنن تا بگەنە ئاوی سازگار هەر بەم شوێ دەبێت توێژە جۆراوجۆرەکانی نەفس لا بدەن تا ڕۆژێک لە پڕناخی مرۆڤ بە ڕووناکی ڕۆح و گیان پڕشنگدار بێت ئەزمونی سەربەسی و ڕزگاربوون هیچ نییە جگە لەم ڕووناکیە تشگە بێت لە ناو تاریکی ڕزگاری ببێت ڕۆحگیانە بێت لە گەورتوخانی نەفز بەر بدرێن هەردەم لە بیرتان بێت کە و بەشێکن لە وجودی خودایی کەەوە تارگیز لە خواوەند جیانین تەنان دەگەر بیشمانەوە لە خوددا جواب ببینەوە ناتوانین تەنها شتێک کە لەم بوونەوە ڕەداکردنی مەحاڵە جیابوونەوەیە لە خوددا دەتوانینەوە باوەڕمانە بێت کە لە خواوەند جودین بەڵام ئەمە تەنها باوەڕێکە و هیچی تر دەکراوە بیر بکرێتەوە دەکرێت لەسەر بنەمای ئەم زرەکە ئێمە لە خوددا جودین ژیان بەسەر ببرێت بەڵام لە ڕاستیدا کێمە لەگەڵ خواوەند یەکێکین هیچ گۆڕانکاری بەدی نایەت بەبیرهێنانەوە مەسلەیە نوێ بوونەوە و پەیتا پەیتاییە بەبیرهێنانەوەی مەسلەیە لە دایکبوونی دووبارەیە تەمەنتان لەو ڕۆژەوە بژمێرن کە بە دەرکی ئەم مەسەلەیە گەش بن، خوازیاران و ڕێزلێگرانی بوزا تەمەنی خۆیان لەو کاتەوە دەژمارد کە بچوونایەتە سەر دینەکەیە و لە بەڕوی لەم کاتەوە سەر لە نوێ لە دایکە بوونەوە. ڕۆژێکیان پاشایەکی گەورە بۆ بینینی بوزا چوو بۆ لای و لەم کاتەدا یەکێ لە قوتابی و خوازیارەکانی کە پیرە پیاوێکی تەمەن حەفتا ساڵە بوو هاتە ژوورەوە. لە پاش بەجێهێنانی ڕێزلێگرتن بوزا لێی پرسی، تەمەنت چەندە؟ تەمەنت چەند ساڵە؟ برا پیاوەکە وەڵامی دایەوە چوار ساڵ. ئەمەچی بەلای پاشاوە زۆر دانسقە و سەرنجڕاکێش بوو ئەو نیە دەتوانانی باڕ بکات کە چی ڕووداوە بۆیە ڕووی کردە بوزەوتی من نامەوێت دەست لە کاری ئێوە وەربدەم بەڵام ئەم پیرە پیاوە بە ئێوەی بت کە چوار ساڵانە و ئێوەش بڕواتان کرد بزا بە پیرە پیاوەکەی بت تکایە بابەتەکە بۆ پاشا ڕوونکەوە تەنها چوار ساڵەکە هاتوومەتە سەردینی بوزایی لە پێشوی بچمە سەردینی بوزایی هەموو ژیانم لە خەودا بوو لە ڕاستیدا لە پێش ئەوەوە هەرناژیام تەنها ئەم چوار ساڵە بەڕاستی لە جیهان گەیشتوم بۆیە تەمەنیشم چوار ساڵە چاودێریکردن ماڵێکی ئەمنا لە دڵیەوەدا و ئەو دەمەی کە دڵی ئێوە بوو بە شوێنێکی ئەمن خواوەند بە خودی خۆی تێدا شوێن خۆش دەکات خواوەند ئەو دەمێکی ئێوە گۆڕابن بۆ جەژنێک و گوێڵخستن و گۆرانێکی شادمانی دەبێتە میوانی دڵەکانیەوە من فێرتانەکەم کە چۆن خۆشحاڵ و شادمان بن چۆن ئەوەندە نرخدار بن کە خواوەند بێتە میوانتان ئەمە بەڵێنێکە کە زۆر لە مێژە دراوە مرۆڤ بە تەواتی لە بیری کردووە ماوەیەکی زۆری بەسەردا تێپەڕیوە مرۆڤ ئەو پەیمانە هێشتا هەر کاری پێکرێت و گڕوتینی جارانی هەر ماوە، تەنها پێویستی هەلومەرجێکە کە تا بێدەنگی و هێمنی و دەروونی خواوەند خۆی دێت بۆ لاتان و هەردەم ئەوەتان لەبیر بێت کە پڕشنگدار نابێت خەمبار و پەشۆ حاڵ بێت، زۆر جار خەم و پەژارە لای پەرستگارەکان دروست دەبێت چونکە ئەوان وا تەسەوەر ئەکەن کە لە کاتی بەنجام گەیاندنی کارێکی زۆر جدی و بایەخدانەوە ناتوانن پێ بکەنون و خۆشحاڵ بن و ژیانێکی ئاساییانە بێت وەک ئەوەی کە هەر دەبێت بە جۆرێکی تایبەت بن و لەگەڵ ئەوانی دیدا جیاواز بن، بەڵام ئەبێ هەموو ئەم جیاوازیانە بەلاوە بنرێت. من کەسانێکی شادومان و پیرۆز بەربەردە ئەکەم، کەسێک کە شادومان و خۆشحاڵ بێت و توانێت ئەڤینداری بکات و پێبکەنێت. کەسانێکی لەم بابەتە میوانداری خواوەند دەکات. هۆنراوە هونەری لە ڕاستیدا فڕێدانەدەری هەموو ئەو شتانەیە کە لە دڵی ئێوەدایە. چێژی شعر لە وەرگنی و یاداشت و ئافەرینانە نییە کە خەڵکی دەریەبڕن، بەڵکۆ لە سوڕان و بەگەڕکەوتنی شعر بۆ شاعیرەکەیە کە بە تام و بە چێژە، چێژی هۆنراوە لە خوڵقاندنەکەیدایە، چێژ وەرگرتن ئەو شتەیە کە لە دونیای دەرەوە بێت، کەواتە هەر کاتێک دەستان کرد حەز دەکەن هۆنراوە بڵێن بۆ کە راستن. خوێنەرانی ئەزیز لێرەدا هاتینە کۆتایی بەشی بیست و دوو لە کتێبی عەشق سەمای ژیانە.